بۆ جێنشینی خەلیفاتی دندانی ژوتی قسەکەت لە جێ خۆەتی خەزنەدار هەستا و دندانی گەورە وەزیر هەستا بۆ ڕێزگرتنی ئەم جا هەموو وەزیرەکان هەستان و دندان فەرمووی لێکردن و پێشیان کوێت تاکو ئەمانیش دوا بە دوای ئەو بڕۆن ئەمجا دندانوەتی قسەی باشمان لای سوڵتان بۆ بکە کە پلە و پایمان نەهێنێتە خوارەوە و لامان نەبە ئەمجا فەرمانی دا کە دەواری لە کەناری شاری بەغدا بۆ هەڵبدەن خۆیشی یەکەم کەس بوو سوار بوو بۆ سەفەرکردن لە دڵی خۆی داوتی سەفەرێکی پیرۆزە ڕۆژەڕێکی مابوو بگەنە بەغدا ئەمجا فەرماندرا بەلادان و دەوار لێدان چاکردنی شوێنی سوڵتان زەولمەکان کوڕی شامەری کوڕی نۆمان ئەمجا بە خزمەتکارانی بەردەواری نووسەت و زەمان و زەولمەکانی برایوت بە خاتون بڵێن کە خەزنەدارەوێ بێتە ژوورەوە کە چووە ژوورەوە هەردووکیانی تێگەیان کە باوکیان مردووە، وەزیران و سەرکردایانی سوپا و پیاوماقوڵانی شار زەولمەکانیان بە جێنشینی خەلیفە هەڵبژاردووە، ئەوانیش بۆ باوکیان زۆر گریان، کە پرسیان ئاخۆ باوکیان مردووە یان کوشتویانە، ئەویش وتی، وەڵامی ئەو پرسیارە لای دندانی گەورە وەزیرە، سبەینێ ئەوان دێن، تۆ هێندەت لەسەرە فەرمانەکەی ئەوان جێبەجێبکەی، چونکە ئەوانە هەموویان لەسەر بەسوڵتانکردنی تۆ ڕێکەوتوون. گەر بە قسەیان نەکەی کەسێکی دی هەڵەبژێرن تۆیش بێخم نابی لەو کەسەی ترکای بێتە سلتان ڕەنگە ئاژاوەیەکتان بۆ بنێتەوە سرت تیا بچێت ئەمجا خەلافتان لە دەست دەربێنن ماوەیەکی زۆر زەولمەکان سەری داخستوم جاوتی باشە پەسەند یەکەم بۆشی دەرکەوت کە قسەکانی خەزنەدار دروستن ئەمجا لە خەزنەداری پرسی مامە ئەی لەگەڵ شرکان چی بکەم باشە خەزنەدار وتی کوڕم تۆ سلتانی بەغدابی شرکانیش سلتانی دیمەشقا تۆیش بڕوات بەخۆت هەبێ زەول مەکان قسەکانی ئەوی بەدڵ بوو شمشێری شاهانەی لە خۆی بەست خەزنەدار ئەسپی زیینکراوی بۆ ڕەخسان ئەمجا کەوتە ڕێ و دەست و پێوەندانی بەدواوە تا گەشتە شوێنی بۆ دیاریکراوی خۆی و خەزنەدار لە پەزێرایی داوەستا پیاوانی بە شمشێری ڕووتەوە لە دەرگای دەوار داوەسان ئەمجا سەرکردە سربازیەکان داوای چوونە ژوورەوەیان کرد بۆ پیرۆزبایی سوڵتان زەولمەکانیش ڕێگەیدان هەر جارە و دە سەرکردە بێتە ژوورەوە کە یەکەمین کۆمەڵی دەکەس چوونە ژوور هەیبەتی سوڵتانیان بینی دەستە و نەزەر بوون ئەویش بە ڕوویەکی خۆشەوە پێشوازی کردن و پەیمانی چاکی پێدان ئەمجا کۆمەڵێکی دەکەسی دی چوونە ژوور بە هەمان شێوە بەڕێکردن تەنیا دندان مابوو بچێتە ژوور زەولمەکان لەبەری هەستا و پێشوازی تایبەتی کردوتی سەرچاوانم بابە گەورە تۆ ڕاوێژکاری منی بۆ جێبەجێکردنی فەرمانەکانم پەنا بۆ تۆ هێنرێ ئەمجا فەرمانیدا لە میوانخانەی سەرا سفرە و خوان ڕازایەوە میوانەکان دەستیان بە خواردن کرد تاکو و تێریان خوارد ئەمجا زەولمەکان بە دندانی گەورە وەزیری وت فەرمان بدە سوپا با بۆ ماوەی دە ڕۆژ لێرە بمێنەوە بۆی بەسەرهات و چۆنێتی کوشتنی باوکم بۆ بجێڕنەوە ئەمجا مۆڵەتی دا بە سوپا و بڵاویان لێکرد فەرمانیشیدا تاکو سێ ڕۆژ پێشوازی لە کەس ناکە ئەمجا هەمووان نزای خێریان بۆ سڵتان کرد شەو چۆ لای خوشکی و پرسی ئاخۆ تێ بزانیت باوکمان چۆن کوژراویان نا ئەویش وتی نازانم چۆن بووە ئەمجا پەردەیان لێدا لە نێوان نوزەت و زەمان و برا و دندانی گەورەوە زیردا ئەمجا فەرمانی دا بە دندان تاکو بەسەرهاتەکان بۆ بگەڕێتەوە وەزیری ژووتی بە چاوان شارزاد هەستی کرد شەو درەنگ بوو شەوی حەفتا و نۆ. چیرۆکی هۆکاری کوشتنی عمەری کوڕی نەعمان دیار نەبوون یەکسەر تێگەشت کە چون بۆ حەج پەژارەیەکی زۆری بۆ خواردن زۆریش توڕە بوو شەش مانگە ڕەبق هەواڵی ئەوەیە پرسی دوای ساڵێک ڕۆژێکیان ئێمە لای دانیشت بوون پیرێژنێکی لە خواترز بەخۆی و پێنج کەنیزەکەەوە هات کەنیزەکەکان جوان و قەشەنگ باڵا بەرز و شۆخشەنگ دڵێ سەد دڵ حەیرانیانە بوو سەر ڕایجوانیان هەمویان شارەزایی زانستەکان و مێژووی پاشایان و ئەدیبان و پیاوە ناسراوەکان بوون قورئان خوێن و شارەزای شەریعەت بوون پیرێژن داوای چونە لای باوکی کرد کە چۆ لای پاشا کڕنوشی بۆ برد منیش لە شانی پاشاوە دانیشت بووم پیرێژن لە باوکت نزیک بۆوە کە باوکیش سەرنجی دابینی ژنی خەڵەت و خواپەرستیە لای خۆی و داینا ئەمجا پیرێژنە دەستی پێکرد وتی پاشاگەن پێنج کەنیزەکم بۆ هێناویت لە پێزێرایدان تاقییان بکەوە ئەویش سەرنجی دان ئەمجا پێیوتن هەریەکەتان شتێکم لە مێژووی دێرین بۆ بگەڕێتەوە یەکێکیان هاتە پێشەوتی پاشەوە بزانە پێویستە مرۆڤ خۆ هەڵقورتێن نەبێت و کردەوەکانی چاک بن خۆ لە گوناهە گەورەکان بپارێزێت و فەرمانەکانی خوا جێبەجێ بکە بناغەی بە ئەدەبی هەر کەسێک خوڕەوشتی بێت پێویستە مرۆڤ بۆ ژیان بخوا نەکو بۆ خواردن بژی ژیانیش بۆ پەرستنی خوا تەرخانکە پێویستە ڕەوشتت باش بکەی لە قورآن و سنت لا نەدەی ترسناکترین کەس تینوترینیانە بۆ تەکبیر تینوترین کەس بۆ تەکبیر پاشایانە چونکە ڕەمەکی خەڵکەکە بێتەکبیر بێ گوێدانە ئەنجامی کردەوەکانیان کارەکەن گوێنادەنە ئەنجامی ڕفتارەکانیان لە پێناوی خوادا سامانی خۆت ببەخشە بزانن کە دژمنت ناسی ڕقت لێ بێتەوە خۆتی لێ پارێزی بەڵام هاوڕێکەت ڕەوشت ئەبێتە پێوەربەی بەڵام پێویستە تاقی بکەیتەوە ئەم جابیکەیتە هاوڕێ خۆت نەزان ئەهێنێت تەنانەت دایک و باوکیشی لە دەستی ڕابکەن درۆزن هەرگیز نابێتە هاوڕێ چونکە هاوڕێ لە ڕاستگۆیەوە هاتووە بزانە گەر شوێن شەرع بکەوی سوودی لێ ئەبینی ئەگەر لەو کەسانت کردە هاوڕێ پشتیان تێمەکە ئەگەر مامەڵی خراپیشت لەگەڵ بکەن چونکە ئەوانە دڵیان وەکو شوشەوایە کە دڵیان شکا ناگیرێتەوە ڕەحمد لەوەی ئەم شعرەی وت دڵی کەس مێشێنە شکا و چاک نابێتەوە وەکو شوشێک بشکێ ئید یەک ناگرێتەوە. دواتر وتی ژیران و تویانە هاوڕێ و کەسێ ئەتگریێنێ باشترین کاری ژەوەیە جوانترین بەرهەمی ببێ باشترین پێ هەڵدانی ژەوانن کە لە زاری کەڵە پیاوانەوە دێنە دەر نابێت بەندە سوپاس گوزاری خی خۆی نەبێ بە تایبەتی بۆ ئەو دوو نعممەتەی لەش ساغی و ژیری وتراوە هەر کەسێک کەسێتی خۆی مەبەز بوو ئەبێت چاو بپۆشێ لە زێدەڕەوی حەزەکانی هەر کەسێک کێشە بچووکەکان گەورە بکە خوایش کێشەی گەورە بۆ دروستەکە هەرکەس شوێن ئارەزوەکانی خۆی بکەوێ ئەوە مافەکانی ئەدۆڕێنێ گوێش لە قسەی هەڵبەسراو بگریت هاوڕێکانت ئەدۆڕێنیت هەر کەسێک زوو هەڵچوو ڕق ئەستور بوو گوناهبارە ئەوی ترساز نەخەلەسا ئێستا هەندێک لە ڕێوڕسمی قازیانت بۆ باسەکەم نابێت حکم بەسەر کەسێکدا بدرێ بەبێ بەڵگەی پێویست بۆی زاڵم تەماعی زوڵمی زۆرتر نەکا هەژارانیش دەست نەشۆن لە دادی کۆمەڵانی پێویستە بە یەک چاو سریان بکرێ ئاشتەوایی دروستە لە نێو مسلماناندا بە مەرجی حەرام حەڵال نەکرێت و حەڵالیش حەرام نەکرێت گەر گومانت لە شتێک بوو ژیرانە بیری لێ بکەوە تاکو بگەڕێتەوە سەپاستڕێت ڕاستی فەرزە گەڕانەوە بۆ ڕاستیەکان چاکترە لە سەر و مڕبوون لەسەر کارە ناڕەواکان ناسراوترین پند و ئامۆژگاری ئەوەیە کە لایەنی ڕاستی وەلاوە نەدرێ لە کاتی بەدۆستکردنەوەی دژمنەکاندا کێشەکانت بدە دەستخوا با بۆچوونەکان بە بەڵگەوە بن گەر بەڵگەت دەست نەکەوت سوێندیان بدە چونکە ئەمە فەرمانی خوایە با شایەت هەبێ لە کاتی بڕیاردانی هەردوو لای خاوەن کێشە ئەبێت قازی و دادوەر لە کاتی بوونی ئازار و نەخۆشیدا فەرمان ڕەوای نەکەن ئەبێت نیەتت لە نێوان خۆت و بەرامبەردا پاک بکەیتەوە خوا ئاگاداری دەرونی مرۆڤەکانە ئەڵێن ئەسکەندەر بە قازیەکی خۆی وتووە من پلە و پایەکم بە تۆ داوە کە ڕەوان و شەرەف و ویژدانی منی تایە بیان پارێزە ژێریشت لەگەڵیانە بە چێژ لێنەرەکەی خۆی وتووە تۆ لەشی منت داگیر کرد لەبەرەوە بەزەیت بەخۆت دابێتەوە بە نووسەرەکەی دیوەخانی خۆیشی وتووە تۆ کار بە ژیریم نەکەیت بیپارێزە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی هەشتا. شارەزا گوتی ئەمجا کەنیزەک یەکەم شوێنەکەی خۆی جێهێشت و کەنیزەکی دووەم هاتە شوێنی حەو جاران کڕنوشی بۆ باوکت برد دەستی پێکردوتی لقمان بە کوڕەکەی وت سێ کەسن لە سێ شوێنی خۆیاندا نەبێت ناناسرێن، کەسی ئارام لە کاتی توڕەیدا، ئازاش لە نێو شەڕدا، برایش لە کاتی پێویست بووندا. پێی وتراوە، زاڵمان پەشیمانن، بە خەڵکیش پێیان دا هەڵبڵێن، زوڵم لێکراوان دروستن، با هەموو خەڵک لێیان بخوێنن. خوا فەرموویەتی، وا مەزانن هەموو کردەوەکانتان چاکە و خۆتان کردووتانە، خوا پشتی پێ بەسترێ. سزای کاری خراپتان ئەدرێ پێغەمبەر فەرمێتی کارەکان لەسەر نیەت دامەزراون هەرخۆی و نیەتی خۆی دیسان فەرمێتی درودی خی لێبێ لە لەشدا پارویەک هەیە گەر چاک بوو هەموو لە شت چاکە بێ گەر پاروەکە خراپ بوو هەموو لە شت خراپە بێ کە دڵ سەرچاوێتی سەرسوڕهێنەرترین بەشی لەش دڵە کە دڵ هەڵچوو و هەڵپەی تەماعی کرد لەش ئەمرێ ئەگەر تاسەی کرد ئاخوداغی کوژێ ئەگەر تووڕەبوون و هەڵچوونی زۆر بوو زوخراپە بێ ئەگەر سامانێکی زۆری بوو لە فەرمایشتەکانی خوا دەرەچێ گەر تووشی نەبوونی بوو پەژارەی کوژێ هیچ شتێک بە هێندەی خوا پەرستی بۆ دڵ و دەروون باش نییە قەی زووتێتی کەسێکم ناوێ کە سادە نەبێ خەڵک لا دەربێ و خۆی لە جا دەبێ سامان و ڕەوشت کینە ئەهێنن خۆ خواردنەوەش بە فەسا دەبێ کاری ژێر بە ژێر زۆر نادروستە ڕازڕە و بە دوایی دڵش شا دەبێ ئەمجا کەنیزەکەوتی هیشامی کوڕی بەشەر بە عومەری کوڕی عەبیدی وت خۆگرتنەوە چییە؟ وتی پێغەمبەر دردی خوای لێبێ ئاوای باس کردووە خۆگرەوە ئەو کەسەیە گۆڕ و بەڵای خوای بیر نەچێتەوە ئەوەی بۆی ئەمێنێتەوە پێی باشتر بێ لەوەی بۆ دوا ڕۆژی نامێنێتەوە ئەوەی حساب بۆ ڕۆژی دواتری نەکابێت خۆی بە مردووان بچێنێ وتراوە ئەبازەر وتوێتی هەژاریم لە تەندروست بوون پێ باشترە هەندێ لە گوێگران پێیان و تۆ ڕەحمەتی خواد لێ بێ ئەمە چ قسەیەکە بەڵا من ئەڵێم هەر کەس پەنای بۆ بەشی خوا برد ئەوە بەو بەشە ڕازیە بڕواداران و تویانە بەیانێکیان پێشنوێژی بۆ کردین لە نوێژەکەیدا دوای بسم الله الرحمن الرحیم یا ئەی هەل مدەثری خوێن تا گەشتە فەئیدا نەقەر فی ناقور لێرەدا کەوت و جانی دەرچوو ئەڵێن ثابت بەنانی هێندە گریا بوو چاوانی لەدەست بدا یەکێکیان هێنا کە چارەسەری بکە ئەویش پێوتە بوو چارەسەر یەکەم بەمەرجێ ئامۆژگاریەکانم پەیڕەو بکە سابت پرسی ئامۆژگاریەکە چییە ئەوی ژووتی کە ئیدی نەگری سابدوتی جا چاو بۆ گریان نەبێ بۆچی باشە پیاوێک بە محەممەدی عبدوڵای وت ئامۆژگاریم بکە ئامۆژگاریم ئەوەیە کە لەم دنیا ساماندارێکی خۆگرەوە بیت بەڵام لەو دنیا کۆیلێکی خی بە تەما بیت ئەویش بۆ ئەو کارە چی بکەم باشە خۆگرەوە هەردوو دنیا بۆ خۆی دەستەبەر بکە غەوس ئبن عبدوڵا وتێتی لە بەن و ئیسرائیلەکان دوو برا هەبوو نێکێکیان بەویتری وت خوا ئەگەر ئەم دوو کوڕم بەڕاستیانە تاکو و تووشی هەڵە و گوناح نەبن زوو جامیان کێشە ژیران کەمیان بیستوە و تویانە ئەو دوانە باشترین مناڵ بوون عبد کوڕی جوبێر و توێتی بوومە هاوڕێی فەزاڵی کوڕی عبێت پێموت ئامۆژگاریەکم کە ئەوژتی خۆت لە دوو سیفەت بپارێزە یەکێکیان هاوتا دروستکردن بۆ خوا ئەوی تریان ئازاری کەس مەدە ئەم جا ئەم شعرەی وت تۆ هەر چۆنێک بیت ئەو پەسەندەیە لەخوا بێخم بە کە بەخشندەیە نەهاوتا بۆخوا نەکەس ئازاردا بۆ گیانی خەڵکی وەک دڕندەیە چەند جوان وتراوە گەر توێشوی زۆدت لەم دنیا نەبوو لەو دنیا خەڵکی پێ دەوڵەمەند بوون لۆمەی خۆ دەکەی وەک ئەوت نەکرد ئەنجامیش ئاوا وا زەرەرمەند بوون شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو شەوی هەشتا و یەک. شەهرەزاد و تێنجا کەنیزەکی سێم هاتە پێشوتی دەربارەی خۆگرتنەوە بەسەرهات زۆرە هەندێک لەوانەی بیرم ماون ئەگێڕمەوە هەندێ لە خواناسان و تویانە باوەش بۆ مردن ئەگرمەوە هەرچەند بێوەیشی تام سۆگەر نەبێ ئەوەندەش ئەزانم مردن مرۆڤ لە کارەخە بۆیە تکاکەم کاری چاکتان زۆر بکەن و لە کاری خراپ کەم بکەنەوە کە عتای سەلمی لە خوێندنەوەی وەسێدنامەکە بۆ ڕاست بۆ زۆر بە کوڵگریا کە پێیان وت بۆ شێگری ئەویش لە وڵامداوتی لە بەردەمی خوادا ڕاست بوومە و بەرەو کارێکی مەزنە چم شەوی هەشتا و دوو. شارەزاد وتی کەنیزەکی سێم هاتەوە جێی خۆی و کەنیزەکی چوارم چۆ پێشەوتی ئێستا منیش هەندێک لە هەواڵی پیاوچاکانتان بۆ جێرمەوە زانایان وتویانە کارە چاکەکان کارە خراپەکانە سڕنەوە برایم وتێتی لە بەشەری کوڕی حافی پاڕامەوە نهێنی هەندێک لە ڕاستیەکانم پێنیشاندا ئەویش لە وەڵام داوتی کوڕی خۆم ئەو زانستەی داوایەکەی نابێ هەموو کەسێک بیزانێ لە سەدا پێنجی خەڵکەکە بێ بیزانێ چونکە وەکو زەکاتی درهەم وایە برایم کوڕی ئەدهەموتی قسەکەیم زۆر لاشیرین و جوان بوو لە کاتێکدا نوێژمە کرد بە شەریش نوێژیە کرد تا بانگی دا منیش لە دوایان نوێژم کرد پیاوێکیش ڕۆڵە هەستاوتی خەڵکی نەخۆتان لە ڕاستی زیان بەخش بپارێزن گرنگ نییە گەر درۆی بە سوودیش بکەن ناچاری دەستت ئەبەستێتەوە لە خۆڕە هەندێک لە قسەکان پوچە بنەوە ئەڵێن خوشکی بەشەر حافە چێتە لای ئەحمد بن حنبل و پێڵێ ئەویش پێڵێ تۆ چیت ژنە ژەڵێ من خوشکی بەشەری کوڕی حافیم ئەم جاڵێ ئەی کەسانی بەشەر من ئێستاش خۆگرتنەوە لە گوناح لێەوە فێرە بم هەندێک لە ژیران و تویانە گەرخواویستی خێر بە کەسێک بکە دەرگای کارکردنی بۆ خاتە سەرپشت مالکی کوڕی دینار هەر جارێک بە بازاردا ڕەت بواە و حەزی لە شتێک وایە بەخۆیەوت ئەی نەفس ئارام بە بە قسەت ناکەم وتوێتی بێوەی بوونی نەفەس سەرپێچی کردنیەتی توشببوونیش بە شوێن کەوتنیەتی منسووری کوڕی ئەمار وتی حەجەکم کردووە لە ڕێی کوفۆ چوومە کوفە شەو شەوێکی تاریک بوو گوێم لە هاوارێک بۆی وت خویە بە گەورەی خۆت ئەو ملهوریان بە مەبەستی سەرپێچیکردنی تۆ نەبووە بێ ئاگانیم لێت لە چارەم نووسرا بوو کە پرسیارم کرد پیرێژنە وتی ئەم مردووە پیاوەکە دوێنێ بەبەر دەرگاماندا ڕۆشت ئاەتێکی خوێندەوە لەو کاتەدا کوڕەکەم لەسەر بەرماڵ بوو ئەم پیاوە زراوی تەقی و مرد شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی ئەمجا کەنیزەکی چوارم هاتە دوا و کەنیزەکی پێنجەم وتی ئێستا ئەوەی لە بیرم ماوە بۆتانە جێرمەوە مسللیمەی کوڕی دینار و توێتی لە پاکردنەوەی وژداندا گوناهی گەورە و بچوو دەسرێتەوە ئەگەر بەندە لەسەری سوور بۆ ئیدی دڵی شەکرێتەوە دیسانوتی هەر نیعممەتێک گەر بەهۆیەوە لەخوا نزیک نەبیتەوە بێتە بەڵا بۆت نیعمەتێکی کەمی دنیا لە نیعمەتێکی زۆری ئەو دنیات بێبەشەکە لە ئەبوو حازمیان پرسی بێخەمترین کەس چێە وتی کەسێکە کە تەمەنی لەخوا پرستیدا بەسەر بردوێ ئەمجا پرسیان ئەی هێڕترین کەس چێە وتی و کەسەیە کە ئەو دنیای بەم دنیا گۆڕی بێتەوە ئەجێرنەوە حەزرەتی موسا سلاوی خی لێبێ کە گەشتە ڕووباری شار دووک چەشوان هاتن ئاژەڵەکانی بۆ ئاودان ئەوە بوو کە گەڕانەوە بۆ شعیبی باوکیان جێڕایەوە ئەوێژوتی ڕەنگە ئەوەی ئاوی بۆ داون برسی بوو بێ کچێکیانی ناردە لای تاک و بانگی بکاتەوە کە کچە گەشتە لای ڕووی داپۆشی ئەم جاوتی باوکم نردومی بە شوێن تۆدا تاکو بتبینێ و پاداشت بڵێتەوە موسا ئەمەی بە باش نەزانی و ویستی نەچێت ئەمجا پێیوت تۆ دوای من بکەوە لە ڕۆشتندا کچە شوێنی کەوت تا گەشت نەلای شعیب سڵاوی خۆی لێبێ کەنانی ئێوارە ئامادەکرا بوو شعی بە موسای وت ئەی موسا ئەمەوێت کرێی ئاودانی ئاژەڵەکانت بدەمێ موساوتی ئێمە ئەهلل بیتین کارێک بۆ پاداشتی ئەو دنیامان کردبێ نایگۆڕینەوە بە هەموو گەنجینەی سەرزەوی ئەم دنیاە ئەم جا شعی بوتی ئەیلا تۆ میوانی من ڕێزنان لە میوان ڕەوشتمە باو باپیرانم میوانیان تێر کردووە ئەم جا دانیشت و نانی ئەواری لەگەڵ خواردن ئەم جا موسای بۆ ماوەی دە ساڵ بەکرێگرت کرێکەشی بۆ ئەو دە ساڵە مارەکردنی کچێکیان بولەی موساش زۆر دڵسۆزانە کاری بۆ کرد پیاوێک کە دەمێک بوو هاوڕێەکانی نەدی بوو بە یەکێکیانی وت بیر دەکەم چونکە دەمێکە تۆم نەدیوە ئەویش لە وەڵام داوتی کوڕی شەها بۆی سەرقال کردم تۆی لەبیر بردمەوە ئەی ناسیت ئەی ژووتی بەڵێ ئەو سی ساڵە دراوسێمانە بەڵام قسەم لەگەڵی نیە ئەی ژووتی ئەوە خوات بیرچێتەوە بۆی ئەو دراوسێت بیرچێتەوە گەر خوات خۆش بویستایە دراوسێکەشت خۆشەویست ئەی تۆ نەت بیستوە دراوسێ حەقی بەسەر دراوسێوەیە هەروەکو حەقی خزمەتی حەزیفە وتێتی لەگەڵ برایمی کوڕێ دەهەم چوینە مەکە شەقیقی بەرخیش هەرو ساڵە حەجی کرد لە تەوافکردندا یەکتریمان بینی برایم لە شەقیقی پرسی بەروبوومی وڵاتان چییە شەقیق وتی گەرخوا ڕۆزی بدا ئەی خۆین گەرنەیدا ئەوە ئارامە بین ئەیژوتی سەگەکانی باڵخەیش هەرواکەن بەڵام ئێمە کە ڕۆزیمان بوو بەخشندەی لەکەین کە ڕۆزیمان نەما سوپاسی خواکەین ئەمجا شەقیق چوە بەردەم برایم لی دانیشت و پێیوت لە ئێستا بە دواوە تۆ مامۆستای منیت دەکات. محەمەدی کوڕی عومران وتوێتی پیاوێک لە حاتەمە گەڕی پرسی چۆن قەناعەتت کرد پش بەخوا ببەستی ئەویش وتێتی بەهۆی دوشتەوە یەکەمیان ڕۆزی من کەس پێ ناخرێت کە ئەمە ئاسوودەمەکە دووەمیان بە ئاگاداری خوا خۆی دروست بووم بۆیە شەرمی لەکەم